شەوی چوار سەد و هەشتا. چیرۆکی پیاوچاکەکەی بەن و ئیسرائیل شەهرەزاد و تێجێڕنەوە پیاوێکی پیری دەوڵەمن کە دێتە سەرەمەرک کوڕە بۆ خواسڵحاوەکەی لە ژوور سەری دانیشێت پێی ئەڵێ بابەجیان ئامۆژگاری بکە ئەو ژووتی کوڕی خۆم هەرگیز مەستان و خاوەن مەیخانەیان و داوێن پیسان سوێن مەدە باوکە مرد کوڕەش پارە و سامانێکی زۆری بۆ مایەوە ماوەیەک ڕابردوو و هاوڕێیانی خراپ لێ کۆبوونەوە پیاوێک هات و پێیوت فلان بڕە پارەم لای باوکی ڕەحمەتیت بووە جا گەر نەمدەیتەوە سوێندی لە سەرخۆم کوڕەش ناهێڵێت سوێن بخوات و ئەو بڕە پارەی ئەدات هەیە ئیدی خەڵکێکی زۆر کەوتنە سەر فێڵەکەی و چوونە سەر کوڕە تا خستیانە سەر ساجی علی و سامان و پاریان بە کوڕە نەهێشت ئیفلاس بوو ئەم کوڕژنێکی خواپەرستی زۆر چاکێ بوو لەگەڵ دوو مناڵدا شەوێکیان بە ژنەکەی وت ئەوە پارە و سامانی باوکم کۆتا بوو ئێمەش برسی و داما و خەڵکەکەش هەر بۆ قەرزی باوکم دێن و دێن وەر با ئەم شارە جێبهێڵین و سەر برێنەوە بۆ سبێنێ خۆی و ژنی و هەردوو مناڵەکەی ماڵیان جێهێشت و سواری پاپۆڕ بوون بێەوەی بزانن بۆ کوێچن دواتر شەپۆلی دەریا کەشتەکانی تێکشکان و هەریەکان بە پارچە تەختەیەکی کەشتێشکاوەکۆ گیرسانەوە و بەرەولایەک ئاو هەڵیگرتن تەنیا کوڕێکیان نەبێ کە کەوتە دەست سەرنشینانی کەشتێکی دی ژنەکە لە شارێک گیرسایەوە کوڕی پیرەمێردە دەوڵەمەندیش کەوتە دورگەیەکی دوور و لە مردن ڕزگاری بوو ئەمجا دەست نوێژ یاڵگرت و دەستی کردە بانگدان ئەمجا نوێژی دابست سەیری کرد لە دەریاوە کەسانێک هاتن دەرەوە و نوێژیان لە پشتیەوە دابست کە سڵاوی دایەو هەستی کرد زۆری برسیە بۆیە چووە بن دارێکی بەردار و لە میوەکەی خوارد خۆی تێر کرد ئەم جاگەڕا تاک و کانیەکی و دۆزیە و ئاوەکەی سازگار بوو تێری خواردەوە دیسان دەست نوێژی گرت و بانگیدا ئەمجا نوێژی دابست دیسان کۆمەڵێک کەسی جۆراوجۆر لە دەریا و هاتنە دەر و لە پشتی کوڕەکەەوە جەماعەتیان دابست دوای سێ ڕۆژ گوێی لە کەسێک بوو پێی وت ئەی لاوە خوا ناسەی گوێڕایەڵی باوکی خۆت مژدەبێ خوا دەرود لێکاتەوە ئەم دوورگێش گەنجینەیەکی گەورەی زێڕ و زیوی تایە بە نسیبت بووە بگەڕێ بیدۆزەوە خێر و چاکەی لێ بکە کەشتە گەگاتێرە و ئەدۆزنەوە لایەن خۆشەویستە بی دواتر ئەوانەی ئەگەنە ئەم دوورگەیە بە خۆشەویستی تۆ ئەمێنەوە لاوە پیاوچاکەکە لە ماوەی دە ساڵدا هێندەی خەڵکی هەرێمەکان هاتن و لە دورگەکەدا نیشتەجێبوون کە خۆیان کردە پاشایی دورگەکە کوڕەکان هەرێکان کەوتنە لای بازرگانێک و مردانە بەخێویان کردن زانست و ئەدەب و وێژیان فێرکردن ژنەکە شیشووی کردەوە پیاوێکی دەوڵەمەند و بووە باوەڕ پێکراوی مێردەکەی کە کوڕە گەورەکەی ناوبانگی ئەم پاشاخواناس و یارمەتی دەرەی بیست بێ ئەوەی بزانێ کەم پاشای باوکێتی بەرەو لای چوو کوڕە بچووە کەشی بە هەمان شێو بێ ئەوەی باوکی بناسێتەوە ڕووی لەم دوورگەیە کرد بردیانە لای پاشا و ئەویش کردی بە ژمێریاری خۆی ماوەیەکی زۆر پێکەوە بوون بەڵام بە یەکتریان نەزانی بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی بازرگانێک باسی ئەم پاشا دادپەروەرەی بۆ ژنەکەی کردواتر ژنەکەی هێنا و چوونە لای پاشا دیارێکی جوانیان لەگەڵ خۆیان بۆ پاشا برد پاشاش زۆر دڵخۆش بوو بە دیارەکە بۆیە پاداشتی باشی دانەوە لە نێو دیارەکانی بازرگانەدا هەندێک دەرمان هەبوو پاشاش ویستی بزانێ ئەم دەرمانانە بۆ چ نەخۆشیەک باشن پاشا بە بازرگانی وت حەزەکەم ئەم شەو میوانی من بیت بازرگان وتی قوربان لە کەشتەکەدا ئەمانەتێکم هەڵگرتووە بێت بگەڕێمە ناو کەشتێکە بەبێ ئەو هیچم بۆ ناخرێت ژنێکە بۆ خوا سڵحاوە دەمونفوسی پیرۆزە پاشاژوتی پاسەوانی بێ ویژدانی بۆ نێرم پارێزگاری بکەن و نەهێڵن هیچی لە دەست دەرچێت پیاوەکە مایە و پاشاش بریکار و نووسەرەکەی خۆی نرد لەگەڵ چەند سەرباز بۆ پارێزگاریکردنی کەشتی میوانەکەی ئەو دوانش یەکێکیان چووە ئەو سەری کەشتێکە و ئەوی تریان ئەم سەری شەو تا درەنگانێک زکری خۆیان کرد دواتر یەکێکیان چووە لای ئەوی تریان وتی وەرە بە بۆ خۆمان باسی ڕابردووی خۆمان بکەین نەبادا خەومان لێ بکەوێت ئەوی تروتی جابراکە من باسی زەمانەکەم چۆن باوک و دایک و براکەمی لێکردم براکەم ناوی تۆی هەبوو ئەوەیش بەهۆی باوکمانەوە کە بە دەریادا سەفەری کرد شارە و شار ڕۆشت ئیدی برا جوانەکەم ئێمەش لەگەڵی بووین بۆچی باو بۆڕست هەڵی نەکرد لەو دەریادا کەشتیەکەی ئێمەی شکان هەر یەکەو بەلایەکدا ئیدی یەکترمان نەدیەوە کە ئەوی تر ئەمەی بیست پرسی باوکت ناوی چی بوو ئەویش وتی فلان کە ناوەکەی بیست باوەشی پێدا کردوتی ئەرێ بەخوا براکەی خۆمم دۆزیەوە ئەمجا پێک شاد و شکور بوونەوە دواتر کەوتنە جێڕانەوەی بەسەرهاتی مناڵی خۆیان ئەو دایکە خواناسەیش گوێی لە بەسەرهاتەکان بوو بەڵام دانی بەخۆی داگرت و هیچی نەوت کە ڕۆژ بۆ یەکێکیان بە ئەوی تریوت وەرە با بڕۆینەوە ماڵی خۆمان لەوێ قسەکەین ئەو ژووتی بە چاوان کە چوونەوە ماڵ کابرا سەرنجی ژنەکەی دابینی زۆر خەمبارە بۆیە لی پرسی ئەوە چیتە ژنەی خوانازوتی چۆن خەمبار نەبم تۆ دوو پیاوت کردوەتە سرم ویستیان دەست درێژیم بکەنە سەر کابرای بازرگان زۆر تووڕەبوو چۆ لای پاشا و بەسەرهاتەکەی بۆ جێڕایەوە پاشاش کە هەردووکیانی بە داوێن پاک و بەویژدان ناسی بوو نردی بە شوێن هەردووکیاندا ئەم جا نردی بە شوێن ژنەخوا ناسەکەدا کە ژنەگەیشت پاشا لی پرسی ئەم دوو پیاوە چیان لێکردی ژنە ژووتی ئەی پاشا بەخوای خاوەن تەخت سوێند دەدەم کە فەرمانیان پێ بدەی قسەکانی دوێنێ شەویان وەکو خۆی پێ بجێڕەوە پاشاش فەرمانی دا قسەکانی دوێنێ شەوتان وەکو خۆی بۆمان بجێڕنەوە کە بە سەرهاتەکان جێڕایە و پاشا بەپەلە لەسەر تەختی پاشایەتەکەی هەستا و هاواری کرد کوڕی نەبۆ خاتری خوا بەڕاستانە خۆ منیش باوکتانم ئەم جا باوەشی پێداکردن و ماچی کردن ژنەخوا ناسەکەش چارشێوەکەی لادا و هاواری کرد سەیری منیش بکەن کوڕەکانم بەخوا منیش دایکتانم ئیدی هەموو پێک شاد بوونەوە ژیانێکی خۆشیان بردەسەر تاکو مردن فریشتەی گیانکێش کۆتایی کردن شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ شەهرەزاد و تێگێڕنەوە ئەبو حەسەنی دەڕاج زوو زوو سەفەری مەکەیە کرد تەواو شارەزای ڕێوڕەسمی حەج کردن بوو بۆیە هاوڕێ و ناسیاوانی ڕویان لێنا و لەگەڵیدا ئەچونە حەج ئەبو حەسەن وتی ساڵێکان لەدلی خۆمدا وتم ساڵ خوا یاربێ بە تەنیا و بەدزی هاوڕێ و ناسیاوانمەوە ئەچمە حەج ڕۆژێکیان خۆم کرد بە مزگەوتدا بۆ نوێشکردن کابراکی گەڕ کە منی بینیوتی ئەبوو حەسەن بەڵکو لەگەڵ خۆت ئەم ساڵ منیش ببەی بۆ حەج منیش لە دڵی خۆم داوتم من خۆم لە هاوڕێکانم دزیوەتەوە ئێستا چۆن لەگەڵ گەڕێکدا چم بۆ حەج بە کابراموت ناتوانم بدبم ئیدی کابرا بێدەنگ بوو ئەوە بوو هەروام کردو بە تاقی تەنیا چوومە عقبە و لەوێ و بۆ شاری مەکە ئەمجا تێکەڵی حاجیان بووم کە بە مزگەوتی مەکەدا ئەڕوانم کابرای گەڕ لە میحرابەکەیدا منیش لە دڵی خۆم داوتم پەنا بخوا باش ئەم کابرا گەڕە چۆن پێش من گەشتوتە ئێرە کابرای گەڕ سەری بڵند کرد و بە زەردەخەنێکەوتی جاری وا هەیە پیاوی لاواز کاری واکە پیاوە بەهێزەکان سەریان سوڕەمێنێ ئەو شەوە تا خەوم لێکەوت بیرم لێ کردەوە و پێم سیر بوو بۆ بەیانی ڕۆژی دواتر چوومە هەمان مزگەوت سەرنجمدا دیسان لە میحرابەکەدایە بۆیە لێ چوومە پێشەوە پێموت گەورم تۆ من لەگەڵ خۆت ببە ئەمجا دانەویمەوە پێەکانی ماچکەم دەستم کردە گریان ئەویش پێی وتم ڕێی ئەوم نییە دیسان دەستم کردەوە بە گریان بۆیە پێیوتم ئارام بە گریان و فرمێسک ڕشتن دادت نادا ئەمجا ئەم شیعرەی بە دەمدا هات. خۆت لێم دوور گرت و نزیکی دەوێ، ئێستاش کە ناکرێ لە منت کەوێ. بینیت لاواز و نەخۆشم وتت ڕێی بۆ نابڕێ، لە پێ ئەکەوێ. ئاخر خۆ خودای گەورەی بانی سەر جێی دێنی ئەوەی دیوتە لە خەوێ. ئەمجا جێم هێشت. ئیدی بۆ هەر لایەک دەچووم لە پێش مندا لەوێ بوو دواتر نەمبینیەوە ئەمجا ئەبوو زەیدی بەستامی و ئەبوو بەکری شبلی و کۆمەڵێ لە پیرانم بینی و ئەم سکاڵایی خۆمم بۆ کردن وتیان ستەمە جارێکی دی هاوڕێتی ئەو پیاوە بکەی ئەبوو جەعفەری گول بووە هەمیشە دوعای گیرایە کامەم بیست هێندەی دی تاسەیم کرد زۆر لەخوا پاڕامەوە جارێکی دیبی بینم کاتێک لە عرفات وەستا بووم یەکێک لە دواوە ڕای کێشا کاوڕم دایەوە خۆی بوو کێژەیەکم کرد و بێ ئاگا کەوتم کە بە ئاگا هاتمەوە ئەو دیار نەما بوو هێندەی دی لام خۆشەویست بوو دوای چەند ڕۆژێکی کەم بینیمەوە پێیوتم بۆیە هاتوومەوە تاکوون زای بەخێرت بۆ بکەم منیش وتم لە پاڕانەوەتدا بۆم داوای سێشتم بکە هەژارانم لا شیرین بێ ڕۆزم دیاریکراو نەبێ خوا بینی ڕوخساریم پێڕەوا ببینێ ئەم نزای بۆ کردم و دیار نەمایەوە ئەم جاخوان زاکەی پەسەند فەرمو بەو خویە لە هەژاری شیرینتر نییە لام بۆ دووەمیش بەو خویە ئەوەندە هەیە برسینیم ئەگینا ڕۆزی دیاری کراوم نییە بۆ سێمیش چاوەڕێمە بەرگی هەژاری کۆن و بەپینە پیاوی چاک تێیدا گردە نشینە کە بە ڕەنگی زەرد ئەڕازێتەوە هێندەی دی لە لای خەڵکی شیرینە زیکر و تەزبیحات کاری شەوانە بۆیە لە ماڵیە خوا هەم نشینە لێ قەوما و هاوار بۆ فەقیر دێنێ تاکو باڵندەی سەر ئەم زەمینە بەو هەژارانە بەزەیی خوایش ئەم ڕۆزی خەڵکە و باران بارینە گەر نزای شەڕی زۆردارێکی کرد بۆی نغرۆکرێ ئا ئەو بێدینە ئەو خەڵکە هەموو لاواز و نەخۆش نزای ئەو تەنیا شیفا و نگینە سیمای هەژار و ڕووە جوانەکەی ئارامی دڵە پاکە و زێڕینە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. پزیشکێکە بووە ناوی دانیال بووە ئەم کابرایە زۆر بەناوبانگ بووە زانایان و پزیشکان هەمیشە ویستویانە لێ نزیک بنەوە ئەم پزیشکە کوڕێکی نەبوو تا بێتە جێگری لە پیشەی پزیشکەکەیدا بۆیە هەمیشە خەم و پەژارەی کردبوو بە پیشە تاکو لە دوایدا بڕای هێنا بەوەی کەخوا مجیب داواتە دەرووی ڕۆزییە بوردەیی بێ سنوورە و پاسەوانی بۆ دانەنراوە، کەوتە خێرکردن و دەستگیرۆی لێ قەوماون. خوا بەزەی پێدا هاتەوە بۆیە ژنەکەی سکی پڕ بوو. پزیشکە بە خۆی و کتێبەکانییەوە ئەچێتە سەفەر. لە کەشتیا و لەگەڵ ئەو سەرنشینانەدا ئەکەونە دەریاوە و کەشتیەکە تێگەشکێ. خوا ئەگەر یەکێک نەکوژێ نامرێ بۆیە دەستی ئەگاتە پارچە تەختەیەک و خۆی پێدا هەڵەواسێ. تەنیا پێنج پەڕەی لە کتێبەکانی بۆ دەرەچێ. کاگەڕێتەوە ماڵ وەسیەت بۆ ژنەکەی کات وەڵێ ژنەکە من دوا دوای ژیانمە ئەگەر مردم و فریای بینینی ئەم مناڵە نەکەوتم گەر کوڕ بوو ناوی بنێ حاسب ئەم پێنج پەڕێشی لەو سندوقە بۆ ئەنێم گەر پرسی باوکم چی بۆ بەجێهێشتم سندوقەکە بکەرەوە و ئەم پێنج پەڕەی بدەرێ کە بەهۆیەوە ئەبێتە پزیشکێکی بەناوبانگ پەروەردەیەکی باشی بکە دوای ئامۆژگاریەکانی بە چەند ڕۆژێک کەریمەدینی دانیال مرد، ئیدی بە ڕێورەسمی جوان نێژرا و تەعزیەی بۆ گیرا. دوای ماوەیەک ژنەکەی ناردیە شوێن ئەستێرەناساندا تاکو لە تاڵعی بڕوانن، ئەوانیش پێیان وت، ئەم سکەی تۆ کوڕە، لە سەرەتای لاویدا تووشی گیروگرفت ئەبێ، ئەگەر خوا ڕزگاری کرد و نەمرد، ئەبێتە یەکێک لە هەرە بەناوبانگەکانی پزیشکی. ئەمجا لێیان دا و ڕۆشتن. کۆرپەی لە دایک بوو. دوو ساڵ شیری دایکی خوارد. کە تەمەنی کوڕە گەشتە پێنج ساڵان، دایکی خستییە حوجرە، بەڵام هیچ فێر نەبوو. ناچار دایکەکەی لە حوجرە دەریهێنا و خستییە بەر پیشە بەڵکو فێری ببێ. فێری پیشەش نەبوو. دایکی کە ئەمەی لە کوڕەکەی بینی زۆر گریا. دەر و دراوسێ ئامۆژگاریان کرد کە ژنی بۆ بهێنێ. تاکو ئەرکی ماڵ بەڕێوەبردن ناچاری بکە پیشەیەک فێربێ و کاری پێ بکە دایکە داماوەکەی هەستا و چوو کچێکی بۆ خواست ماوەیەکی زۆر بەو حاڵەشێ و کوڕە هەر فێری ئەوە نەبوو کار بکە چەند دراوسەیەکی داربڕیان هەبوو هاتنە لای دایکەکەی و پیانوت ئیدی کوڕەکەت ژن و ماڵی هەیە ئەبێت کار بکە ئێمەش پێمان باشە کەرێک و گوریسێک و تەورداسێکی بۆ بکرێت و لەگەڵ ئێمە بینێریت بۆ داربڕین وەکو ئێمە بارەدار بهێنێ بۆ شار بیفرۆشێ شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی کە دایکی حاسب ئەمەی لە داربڕان بیست زۆر خۆشحاڵ بوو نردە بازار کەرێک و تەورداسێک و گوریسێکی بە حاسب کڕی و ڕۆژی دواتر دەستی کوڕی گرت و دا دەست داربڕانەوە و پێی وتن ئاگاتان لە کوڕەکەم بێ ئەوانیش وتیان بە چاوان ئەمە کوڕی گەورەی گەڕەکمانە خوا لێ خۆش بێ لەگەڵ خۆیان بەرەو شاخ بوونەوە ئەو ڕۆژە هەریەکە و بارێک داریان بڕی و لە کەریان بار کرد و بردیانە ناو شار و فرۆشتیان حاسبیش لە پارەی دارەکەی بۆ ماڵەکەی خەرج کرد و هاتەوە ماوەیەکی باش حاسب ئەب کاری کرد ڕۆژێکیان کاتێک لەگەڵ هاوڕێکانی خەریکی داربڕین بوو بارانێکی بەخوڕ باری ئەوانیش ناچار بوو بۆەوەی تەڕ نەبن بچ ناشکەوتێکەوە دار بڕەکان لە دەمی ئەشکەوتەکەدا کەوت نەخسەکردن حاسب باشکەوتەکە داماوەیەک ڕۆشت بە تەنیا دواتر لێ دانیشت بەدەم بیرکردنەوە کەوتە چاڵکردنی بەردەمی خۆی بە تەورداچەکەی دوای کەمێک هەڵکەندن سەرنجیدا دەنگی زەویەکە بە شێوەیە گۆڕا وەکەوەی ژێرەکەی بۆش بێ بۆیە کەوتە دەر دانی گڵەکە، ڕوانی فەرشێکی ڕاخراوە، ئەمجا هاوڕێ داربڕەکانی بانگ کرد، بە هەموان کەوتنە لادانی گڵەکە و دواتر فەرشەکە سەیریان کرد، دەرگایەک دەرکەوت، ئەمجا دەرگایان کردەوە، دەمی بیرێکیان بینی پڕ بوو لە هەنگوین، هەموان زۆر خۆشحاڵ بوون، دواتر بڕیاریان دا کە یەکێکیان سواری کەرەکەی ببێتەوە بچێتەوە بۆ شار، دەبە و تەنەکە بێنن و پڕیان بکەن و، بیان بەن بۆ بازار و هەنگوینەکە بفرۆشن ئەم جا پارەکەی بە یەکسانی بەش بکەن بەسەر خۆیاندا یەکێک لەسەر بیرەکە بمێنێتەوە ئاگای لە هەنگوینەکە بێت حاسب وتی من بە دیار بیرە هەنگوینەکەەوە ئەمێنمەوە ئەو ڕۆژە چەند کاروانێکیان لێبار کرد و فرۆشتیان ئیدی ماوەیەکی زۆر هەنگوینیان ئەفرۆشت ئەم جا بەجیا کۆبوونەوتیان گەر ئێمە حاسب پشتگوێ بخین لە شاردا باسیەکات وەڵێ هی من بووە چونکە یەکەم جار خۆم دۆزیومەتەوە جا باشترین شدەوەیە خۆمان ڕزگار بکەین لی بەوەی بیخێنە بیرەکەوە کەسیش پێمان نازانێت ڕۆژێکیان حاسبیان بردە سەر بیرە و پیانوت تۆ شۆڕ بەوە سەتلەکان پڕبکە بۆمان ئەویش چوە خوارەوە بۆ بنی بیرەکە تەنەکەکانی پڕ کرد و ئەوانیش لەسەرەوە بارە هەنگوینەکانیان بار کرد و لێیاندا و ڕۆشتن حاسبیش هەرچەند لە ناو بیرەکەەوە هاواری کرد و لیان پاڕایەوە سوودی نەبوو جیان هێشت بۆیەوتی لا حولە ولا قوتە إلا بالله علی العظیم کە بارە هەنگوینەکانیان لە بازار فرۆشت و گەڕانەوە چوونە ماڵی حاسب و بەدایکیان وت بۆ خۆت خۆشببی کوڕەکەت گورە خواردی دایکی حاسب پرسی چۆن گورە خواردی وتیان لەسەر شاخ بووین بارانێکی زۆر باری ناچار بووین هاتینە خوارە و خۆمان کرد باشکەوتێکدا دواتر کەرەکەی خوالێ خۆش بوو هەڵی تیزان و بەرەو دۆڵەکە بووە ئەویش بە دوای داچوو تاکو بیگرێتەوە بەڵام دۆڵەکە گەلە گورکێکی زۆری تابوو پەلاماریاندا خۆی و کەرەکەیان خوارد کە دایکە ئەمەی بیست کەوتە خۆڕنینەوە و لە خۆدان ئەمجا تەعزێ بۆ دانرا ئیدی داربڕەکان ڕۆژانە سەریان لەم دایکە داماوادا و زەخیرە خواردنیان بۆ ئەبردن لەو لایشەوە داربڕەکان هەریەکە و دوکانێکیان کڕی و دەوڵەمەند بوون شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی حاسب دەستی کردە گریان بۆ چارە ڕەشی خۆی کاتێکی زانی دوو پشکێکی گەورە کەوتە خوارەوە ئەویش هەستایە سەر پێ و کوشتی دواتر کەوتە بیرکردنەوە بەخۆی وت باشە ئەم بیرە پڕ بوو لە هەنگوین کە هەموویمان فرۆشت و چۆڵ بوو ئەم کونە چۆن پەیدا بوو تاکو ئەم دوو پشکەی لێبکەوێتە خوارەوە گەڕا تاکو کونەکەی دۆزیەوە چەقۆیەکی پێبوو کونەکەی بە هێندەی دەرگایە گەورە کرد سەیری کرد لەو دیوە داڵانێکە پێیدا نزیکەی سعاتێک ڕۆشت دەرگایەکی بینی کە لە ئاسنی ڕەش دروستکرا بوو قفلێکی زیوی پێوە بوو کلیلێکی زێڕی پێدا هەڵواسرا بوو حاسب کلیلەکەی هێنا و قفڵەکەی کردەوە دەرگاکەش کرایەوە حاسب چووە دەرەوە ڕوانی گردێک بریسکەداتەوە لە بەردێکی ناسکی جوان دروست بووە سەوزێکی کاڵی زەرباو بوو تەختێکی پاشانەی لە سەردانراوە کە بە یاقوت و مرواری نەخش کراوە بە دەوریدا چەندین کورسی جوان و ڕازاوە بە زمرود و زێڕ و زیو نەخشاوە چووە سەر تەختەکە و کەوتە ژماردنی ئەو هەموو کورسیانە دوانزە هەزار کورسی بوو ئەمجا سەیری گۆماوەکەی بەردەم تەختی پاشایانەی کرد و سەری لی سوڕما دوای کەمێک هێندە ماندوو بوو خەوی لێکەوت دوای سعاتێک گوێی لە فیشک و هۆڕ و ژاوەژاو بوو کە بە ئاگا هادڕوانی هەر کورسێک و ئەشدی هەیەک پەپکەی لەسەر خواردووە کە درێژەکەی سەد باڵ ئەبێ چاویان لە پشکۆی ئاگرە چوو لە ترسانە قڕگی وشک بوو سەیری گۆمە ئاوەکەی بەردەمی کرد هێندەی ماری بچووکتیا بوو کە لە ژماردن هات دواتر ئەژدیهایەک هات ئەتوت هێسترا سینیەکی زیون لەسەر پشتی بوو لە ناوەڕاستی سینیەکەدا مارێک بوو وەکو بلور بریسکێدا سەری وەکو سەری مرۆڤ بوو زۆر جوان قسەیە کرد کە شامارە مێشکە گەشتە لای حاسب سلای لێکرد ئەویش وەڵامیدایە ئەم جا یەکێک لە ئەژدیهاکانی سەر کورسەکان هات و سینەکەی بە شامارەوە داگرت و لەسەر کورسێک داینا ئەم جاشی ڕاندی هەموو ئەژدیهاکانی سەر کورسیەکان ڕاست بوونەوە ئەم جا بە زمانی ماران فەرمانی پێدان دانیشتنەوە ئەم جا ڕووی کردە حاسبوتی بێخەم بە من شای ئەم هەموو مارانم لێمان مەترسە کە حاسب کەریمە دین ئەمە بیست ئارام بۆەوە ئەم جا شامار فەرمانی دا خواردن بێنن سێ و هەنار و ترێ و فستق و گوێز و بادامیان هێنا ئەمجا دەستیان کرد بە خواردن شامار پرسی ناوە چییە ئەوی ژووتی ناوم حاسب کەریمە دینە شامەرۆتی حاسب لەم میوانە خۆ بێ لە میوە خواردنێکی ترمان نییە حاسب تێری خوارد و سوپاسی خی کرد سفرە خوان لابرا ئەمجا شامار وتی پێم بڵێ لە کوێ هاتوویت خەڵکی کوێیت بەسەرهاتە چی بووە ئەمیش هەر لە نوکەوە بۆی جێڕایەوە چۆن دایکی خستێتە حجرە بەڵام هیچ فێر نەبووە خستێتە بەردەم وەستای پیشیان بەڵام هیچ فێر نەبووە دواتر دایکی کەرێک و تەوەرداسێک و گوریسێکی بۆ کرێ و لەگەڵ دراوسەکانیدا نردێتی بۆ داربڕین چۆن بیرە هەنگوینی دۆزیوەتەوە دواتر خۆیان لە بیرەکەدا جێهێشتووە دوو پشکەکەی چۆن کوشت و ڕۆشتووە تاکو و دەرگا ڕەشەکەی بینی ئەم جا بە شاماری وت ئەمە چیرۆک و بەسەرهاتم بوو دوا ڕۆژیشم خوا بۆ خۆی نەبێت کەس نازانێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ